ئەسعەدی داماویش مەجوسیەکان شەو و ڕۆژ ئەشکەنجەیان ئەدا، ساڵێکی ڕەبەق ئەمە حاڵی بوو تا ڕۆژی جەژنی ئاگر هاتەوە، بارام خۆی ئامادەی سەفەر کرد و پاپۆڕی ڕێخست، ئەسعەدیشی خستە نێو سندوقێکەوە. قەزا و قەدەری خوا وابوو کە ئەمجەد لەبەر پەنجەرەی کۆشکدا کە بەسەر دەریادا ئەیڕوانی وەستابوو سەیری دەریای ئەکرد، شتومەکی بارەکەی ئەبینی کە ئەخرانە پاپۆڕەکەوە. خورپەیەک بە دڵیدا هات. بۆیە فەرمانی بە چەکدارەکانی کۆشکدا کە بەلەمەکەی بۆ ئامادە بکەن و سوار بوو بەرەو پاپۆڕەکە کە گەشت فەرمانی دا هەموو بارەکان بگەڕێن کە هیچیان نەدۆزیەوە ئەمجد فەرمانی دا بگەڕێنەوە شوێنی خۆیان چونەوە کۆشک بەڵام دڵی گیرا بوو هەروای ڕوانی بە شتەکانی ژوورەکەدا ئەم دوو دێڕەی بە هەڵواسراوی بە دیواردابینی لەبەرچاو گەر نەمێنن لە دڵا خاوەن شوێنن لە دیدەم خەوتان تۆران خۆشتان نووسوی ژێر نوێنن ئێدی دەستی کردە گریان ئەمە ئەم بارامی مەجوسیش شیڕاندی بەسەر پاپۆڕەکەدا کە چارۆکە بڵند کەن و خێراکەن و بەڕێبکەون چەند ڕۆژ و چەند شەو بەڕێوە بوون ڕۆژی دوو جار ئەسعدیان لە سندوق دەرهێنا و نان و ئاویانەدا و ئەیان خستەوە شوێنی خۆی تا گەشتە شاخی ئاگری داغ ئەمجا باەکی تون هەڵی کرد دەریا کەوتە شەپۆلدانێکی تون پاپۆڕ لە هێڵی خۆی دەرچوو چووە دەریایەکی دی و ڕێیون کرد ڕۆشتن تاکو و گەشتە شارێکی سەر دەریا کە قەڵایەکی بڵندی شوشەبندی بوو حاکمی شارەکە ژنێک بوو ناوی مەرجانە بوو پاپۆ ڕەوان بە بارامی وت گەورم ئێمە ڕێمان هەڵەکردووە با لەم شارە لابدەین و ماندوێتیمان دەربچێ دواتر خوا چی بێنێتەوە ڕێمان هەر ئەوەیە باراموتی بەدڵمە چی ئەڵەی باوا بێ پاپۆڕەوان پرسی گەر حاکم بنێرێتە دوومان چی بکەم؟ بارام وتی، من ئە موسڵمانم لەگەڵدایە جل و بەرگی خزمەتکاری لەبەر بکا، با کە بینی وا بزانێ کۆیلەیە، کە پرسیاریشی کرد ئەڵێم بازرگانی بە کۆیلەوە کەم، هەموویانم فرۆشتووە و ئەم دانەیە ماوەتەوە. پاپۆڕەوان وتی، قسەیەکی بەجێیە. کە گەشتنە کەنار دەریا لەنگەریان خست هێندەیان زانی پاشا مەرجانە لێیان پەیدا بوو کۆمەڵێک سەرباز بە دوایەوە ناردیە شوێن پاپۆڕەوان کە هات کڕنوشی بۆ برد مەرجانەش پرسی پاپۆڕەکە چی تێدایە و چێت لەگەڵە پاپۆڕەوان وتی ئەی پاشای زەمانە بازرگانێکی کۆی لە فرۆشم لەگەڵە مەرجانەش وتی بۆم بهێنن. ئەمجا بارام هات و ئەسعەدیش بە جل و بەرگی کۆیلەوە وەدووی کەوتبوو، کڕنووشی بۆ برد. ئەمجا شا مەرجانە پرسی چ کارەیت؟ بارام وەڵامی دایە و بازرگانی کۆیلە ئەکەم. سێرێکی ئەسعەدی کرد و بە کۆیلەی تێگەشت و پرسی ناوت چییە؟ ئەمیش کە پڕ قوڕگی گریان بووتی، ناوم ئەسعەدە شامەرجانە کە بەزەی پێداهاتەوە پرسی خوێنەواریت هەیە ئەمی ژووتی بەڵێ شامەرجانە داوای کە غەز و قەڵەمی کرد بۆی و وتی شتێک بنووسە تاکو بیبینم ئەویش نووسی فەلە گوناهی نییە قەدەرە کەسێکە خاتە نێو بێنەوبەرە لە دەریایە خاو هەڕەشەشەکە کە ئەو مناڵە بۆچی واتەڕە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کە کاغەزەکەی بینی بەزەی پیاداهاتەوە بە بارامی وت ئەم کۆیلێم پێفرۆشە ئەیژوتی گەورم هەر ئەم کۆیلێ ماوە بۆیە نایفرۆشم شا مەرجانە وتی ئەبێت هەر بیدەی بە من یان بە فرۆشتن یان بە دیاری بارامی ژووتی نە بە دیاری ئەدەمێ نەپێتە فرۆشم شامەرجانە تووڕە بوو دەستی ئەس ئەدی گرت و بردی بۆ قەڵاکەی خۆی و ئەمجا سربازێکی ناردە لای بارام و پێی ڕاگەیان گەر ئەم شەو ئەم شارە جێنەهێڵێت و پاپۆڕەکەی نەڕوە سبەینێ دەست دەگیرێ بەسەر بارەکەیدا و پاپۆڕەکەیشی تێک و پێگەشکێ. بارام پەژارەیەکی زۆری خواردووتی سەفەرێکی شووم بوو. ئەمجا فەرمانی دا ئاوی خواردنەوە ببەنە پاپۆڕەکە و شتومەک ئامادە بکەن شەو سەفەرەکەین ئەمە حاڵی ئەمان بوو شا مەرجانش پەنجەرەی سەر دەریای قەڵاکەی واڵا کرد و فەرمانی دا سفرە و خوان ئامادە بکەن ئەمجا فەرمانی دا مەی و پیاڵە ئامادە بکەن سبحان الله خوا خۆشەویستی ئەسعەدی خستە دڵیەوە هێندەی مەی دەرخواردی ئەسعەددا تاکو بەدمەست بوو ئەسعەت هەستا تا بچێتە سەر ئاو ڕۆشت و دەرگایەکی کراوەی بینی چوە ژوور ڕۆشت تا گەشتە ڕەزوباخێکی پان و پۆڕ کە هەموو جۆرە میوەیەکی تێدا بوو لەسەر لێواری حەوزێک دانیشت کە لە بەین دارێکدا بوو شەماڵێکی فێنک بوو ئەمیش خەیاڵ بوو خەو بردیەوە شەو بەسەری داهات بارامیش فەرمانی دا کە لەنگەری بەلەم هەڵبگرنەوە و پاپۆر بڕوە ئەوانیش دەست بەکار بوون وتیان هێندە چاوەڕێ بکە تاکو و کونەکان پڕ ئاوی خواردنەوەکەین ئەمجا پاپۆڕیان بە کەناری دەریادا برد تا گەشتە دیواری ڕزوباخێک ئەمجا لەنگەریان خست و چەند کەسێکیان بە دیوارەکەدا هەڵزنان و چوونە ناو ڕزەکەوە شوێن پێکیان هەڵگرت تا گەشتە سەر حوزێک ڕوانیان ئەوە ئەسعەدە و ڕاکشاو نووسوە زۆر دڵخۆش بوون و کونەکانیان پڕ کرد و ئەسعەدیشیان هەڵگرت و بردیان چوونە ئەو دیو دیوارەکە بە بارامیان وت مژدە با دەهۆڵ و زڕنا لێ بدرێ کۆیلە لە بەردڵانەکەتمان بۆ هێنایتەوە خستیانە بەردەمی بارام کە ئەسعەدی بینی زۆر دڵخۆش و سینەفراوان بوو مژدانەی دایە هەمووان ئەمجا فەرمانی دا پەلە بکەن با ئێرە جێ بێڵین بەرەو شاخی ئاگری داغ بوونەوە شامەرجانش سەعاتێک چاوەڕێی ئەسعەدی کرد بگەڕێتەوە ئەسعە دیار نەبوو ئەمجا فەرمانی دا کەنیزەکان قەڵایەن پشکنی هەر نەدۆزرایەوە ئەمجا خۆی و چەند کەسێک بە داڵانەکەدا بەرەو ڕز و باخەکە بوونەوە بینیان دەرگا کراوەتەوە چوونە ڕزەکەەوە تاگەشتە سەر حەوزەکە سەیریان کرد تاکێک لە پێڵاوەکانی جێماوە هەموو ڕز و باخەکەیان پشکنی ئەسعەدیان نەدۆزیەوە ئێدی تا ڕۆژ بۆ بۆی گەڕان ئەمجا شا مەرجانە تێگەشت کە بارامی خاوەنی فڕاندوێتی زۆر تووڕە بوو بۆیە فەرمانی دا دە پاپۆڕی جەنگی ئامادە بکەن و سەرباز و خزمەتکار کەنیزەک سەربکەون چەک و تەقەمەنی باشیان پێبێ ئەمجاوتی پاپۆڕی مەجووسم بۆ بێنن تاکو پاداشت و خەڵاتی باشتان بدەمێ گەر بەدەستی بەتاڵگەڕانەوە ئەوە دوابەیەکتانە کوژم بۆیە ئەوانیش ترسیان لێ نیشت دە پاپۆڕەکە کەوتنە دەریا و سەوڵیان لێدا ڕۆژ یەکەم هیچیان نەدی ڕۆژی دووەم و سێمی شەروە ڕۆژی چوارم گەشتە پاپۆڕەکەی بارامی مەجووسی کە سەیریان کرد بارامی مەجووسی خەریکی ئەشکەنجەدانی ئەسعەدە ئەسعەدیش هاوار و ناڵەیە کات و ئەپارێتەوە لە کاتێکدا کە لە ئەسعەدی ئەدا سەری بڵند کرد ڕوانی وا کۆمەڵێک پاپۆر وەکو سپێنەی چاو چوار دەوری بیلبلیان دابێ ئاوا چوار دەوری لێ گیراوە تیا چووە زۆری خەم خوارد وتی بەڵام لێت دا ئەسعەد کە لە پێناوی تۆدا ئەمە ئەکەن ئەمجا فەرمانی دا ئەسعەد فڕێ بدەنە دەریاوە پیاوانی پاپۆڕ چوار پەلیان گرت و هەڵیان دایە دەریاوە کەسێک خوا نەیکوژێ نامرێ بۆیە دوای نقوم بوون هاتەوە سەر ئاو دەستی کرد بەلاق و دەست جوڵاندن شەپۆلەکان بردیان تا فڕێیاندایە کەناری دەریا ئەمجا تەڕوبڕ سێری چواردەوری کرد چۆڵ و هۆڵ خۆی ڕوت کردە و جلەکانی وشی و هەڵی خستن تاکو وشک بوونەوە ئەمیش حەوایەوە ئیدی خۆی لەبەر کردەوە و کەوتە ڕێ نەیەزانی ڕوو لە کوێ بکە شەو ڕۆژ بەڕێوە بوو کە برسیە بوو گژوگیای خوارد ئێوارێکیان کە گەشتە بەر دیواری شارێک بینی دەواازەکانی شار کلۆم درابوون بۆیە بەناچاری و بەماندوێتی گەڕایەوە سەر قەبرانەکە چووە گۆڕیچەیەکەوە و لێ نووست تومەس ئەمە هەر ئەو شارەیە کە تێدا گیرا و قەدەری خواوا بوو ئەو شارە هەر ئەو شارە بوو کە براکەی تێیدا وەزیر بوو دە پاپۆڕەکە ویستیان پەلاماری پاپۆری بارامی مەجوز بدەن ئەمیش هەر بە سیحرکردن پاپۆرەکانی تێکشکاندن بە سەرکەوتویی بە دڵخۆشی گەڕایە و شارەکەی خۆی و درەنگی بەسەرهات ئیدی بەو شەوە کەوتە پیاسەکردن بەناو گۆڕستاندا گۆڕێکی نوێ و گڵێکی زۆری بینی هەڵدرابەوە بەخۆی وت ئەبێت سەیرێکی بکەم کە چووە سەری ئەوە زەلامێک سەری کردووە بە بن باڵیدا ئەمیش سەری سوڕما و تێوە ژەندوتی زەلام ماویت کە سەرنجی دا ئەوە خۆ ئەسعەدا قۆڵی گرت و دا پێشخۆی بۆ سبێنێ گەیان دێوە ماڵەکەی خۆی و ژێرزەمینێکی هەبوو کە هەر بۆ ئەشکەنجەدانی موسڵمانانی دانابوو بردیە ئەوێ کچێکیشی هەبوو ناوی بێستان بوو ئەمجا پێوەنی کردە پێی و زنجیر لە مل بە کیژەکەشی وت ئەشکەنجەی بدا کە بینی لاوێکی زۆر قۆز و شەنگە چاو و برۆ ڕەش لی پرسی ناوچییە لە وەڵام داوتی ئەسعەت کچەژوتی شاد و بەختیار بێ تۆ هی ئەوەنیت ئەشکەنجە بدرێیت زوڵمیان لێت کردووە زنجیر و پێوەنەکەی کردە و دەستی کرد بە دەمەتەقێ لەگەڵیدا پرسیاری ئاینی ئیسلامی لێکرد ئەسعدیش بۆی باز کرد کە ئیسلام دینێکی دروستە و پێغەمبەری مەزن خاوەنی معجیزە بووە نیشانەکانی دەرکەوتن ئاگریش زیانی هەیە بۆ مرۆڤ ئێدی کەوتە باسی ئاینی ئیسلام و بنەماکانی تاکو ئاینی ئیسلام لە دڵیدا چەسپی شایەتمانی هێنا خۆشەویستی ئەسعەت چووە بیر و هۆشیەوە ئیدی خواردنی باشی بۆ دروسە کرد و پێکەوە نوێژیانە کرد تاوای لێ هاات ئەسعەت ڕنگ و ڕووی کرایەوە و بەخۆی داهات و تەندروستی باش بووە بەسەرهاتی بەیەکگەیشتنەوەی ئەمجەد و ئەسعەد شەهرەزاد وتی، ئەوە بەسەرهاتی ئەسعەد و کچی بارامی مەجوسی بوو. کچەکەی بارامی مەجوسی کە ژێرزەمینەی بەجێهێشتبوو چووە بەر دەرگا و لێی دانیشتبوو. دوای کەمێک گوێی لێ بوو، جاڕچی جاڕیە دا. هەر کەسێ کوڕێکی لاوی لە لا بێت و بیداتەوە پێمان بەدڵی خۆی خەڵات وەرەگرێ. گەر لە ماڵی داگیرا و خاوەن ماڵ پەنهانی کردبێ ئەوە لە بەر دەرگای ماڵی خۆیدا هەڵەواسرێت و لە سێدارە ئەدرێ، سامانەکەشی دەستی بەسەرا گیرێ. ئەو ڕۆژانە بێستانی کچی بارام دەمەتەقەی لەگەڵ ئەسعەتدا کردبوو ئەسعەت بەسەرهاتی خۆی و ئەمجەدی برای بۆ جێڕابەوە بۆیە بێستانی کچی بارام چووە ژێرزەمینەکە و بانگەوازەی پێوت و زانیشی کە جاڕی دۆزینەوەی ئەوە دەن ئەمجا چوونە دەرەوە و شوێن ئەسعەت کەوت بەرەو سرای وەزیر کە ئەسعەت وەزیری بینیوتی بەو خویە ئەم وەزیرە ئەمجەدی برامە باوەشی بە وەزیردا کرد ئیدی دەست و پێوەند و سەرانی دەوڵەت لێیان کۆبوونەوە، کە بە ئاگا هاتنەوە وەزیر دەستی ئەسعەدی برای گرت بۆ لای سوڵتانی برد بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە، ئەمجا سوڵتان فەرمانی دا دەست بەسەر خان و سامانی بارامدا بگرن و خۆیشی لە سێدارە بدەن، ئەمجا بێستانی کچیان بردە کۆشک و ڕێزێکی زۆریان لێگرت، ئەمجەد بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە کە چۆن لە پەتی سێدارە ڕزگاری بوو چۆن بوو بە وەزیر، ئیدی هەریەکەیان کەوتنە گلەی و بناشت و پەژارەی دابڕان، بارامی مەجوسیان هێنایە بەردەم سوڵتان ئەویش فەرمانی دا لە سێدارەی بدەن بارام وتی ئەی پاشای گەورە هەر سووریت لەسەر کوشتنم ئەیژوتی بێگومان بارام پێوت کەواتە کەمێک لەسرم بوەستە پاشای گەورە ئەمجا کەمێک سەری داخست و سەری بڵند کردەوە لەسەر دەستی سوڵتاندا مسلمان بووم ئەوانیش زۆریان پێخۆش بوو سوڵتان لێی خۆش بوو دوو براکەش بەسەرهاتی خۆیان لەوێدا گێڕایەوە بارام زۆری پێسیر بوو ئەمجا بە هەردووکیانی وت گەورەکانم هەردووکتان خۆتان ئامادەی سەفەر بکەن من ئەتانگەێنمەوە شوێنی خۆتان جارێکی دی لە خۆشیاندا دووبراکە دەستیان کردەوە بەگریان بارام پێی وتن گەورەکانم هێندە مەگرین ئێوەش وەکو نیعممەت و نەعیم بە یەکتر شا دەبنەوە ئەوانیش پرسیان بەسەرهاتی نیعممەت و نەعیم چۆن بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. هەر خوا خۆیەزانێ لە شاری کوفەدا پیاوێکی بە ناو بانگ هەبووە ناوی ڕەبیعی کوڕی حاتەم بووە دەوڵەمەندی تەواو ژیان بۆ ڕەخسا و خوا کوڕێکی پێبەخشی بوو ناوی نابوو نیعمەتوڵڵا ڕۆژێکیان کە لە بازاڕی کۆیلە فرۆشان بوو کەنیزەکێکی بینی ئەفروشا کیژۆڵێکی زۆر ناسکۆڵە و جوانی بەدەستەوە بوو ڕەبێ ئاماژەی کردە دەڵاڵەکە کە ئاخۆ ئەو دایکە و کچە نرخیان چەندە ئەویش وەڵامی دایە پەنجا دینار ڕەبیع وتی پەیمان بنووسە و پارەی خۆت وەربگرە ئەمجا پارەکەی دایە دەڵاڵەکە و دەڵاڵانشی دایە خۆی دایک و کچەی بردەوە ماڵ کچە مامی سیرێکی کەنیزەکەی کرد پرسی ئامۆزە ئەم کەنیزەکە چییە؟ ئەیژوتی لەبەر ئەو کیژۆڵەی کچی کڕیومە با گەورەتر ببێ وسا بۆ دەرەکەوێ کە لە جوانیدا لە نێو دەوڵەتی عرب و عجمدا بێوێنە بێ ئامۆزارشتی کارێکی چاکت کردووە ئەمجا لە کەنیزەکەی پرسی ناو چییە وتی تۆفیقە وتی ئەی ناوی کچەکەت وتی سعدە ئەمجا ئامۆزاوتی ڕازەکەی ئەو کەسە تۆی کڕیوە هەر بەختیار بێت ژنەش پرسی ئەی باشە ئامۆزا ئێمە ئەم کچە ناو بنێن چی ڕەبیعوتی بەدلی خۆت ناوی بنێ ئەیژوتی ناوی ئەنێم نعیم ئیدی نەعیم لەگەڵ نیعمەتی کوڕی بازرگاندا گەورە بوو تاکو تەمەنیان بۆ بی ساڵان هەریەکەیان لەوی دی جوانتر و چاکتر بوو کوڕەکە بە نەعیمی وت خوشکێ کچەش بە نیعممەتی ئەوت کاکە ڕۆژێکیان ڕەبیع باوەشی بە نیعممەتی کوڕیدا کردووتی کوڕەکەم نەعیم خوشکی ڕاستەقینەت نییە تۆ لە بێشکەدا بووی کە کڕیومانە و لەسەر شێوەی ناوی تۆ ناومان نانەعیم و کەنیزەکی تۆیە ئیدی بە ناوی خوشکێ بانگی مەکە نیعممەتی کوڕی وتی گەروابێ مارەیەکەم ئەم جا چوە لای دایکی و بە ئەویشی وت دایکی لە وەڵام داوتی کوڕی خۆم ئەو کەنیزەکی خۆتە ئەم جامارەی کرد و ساڵانێک پێکەوە بوون کە لە هەموو شاری کوفەدا کەنیزەکێکی دی لەو جوانتر و چاکتر نەبوو قورآانی ختم کرد بوو لە زۆربەی زانستەکاندا شارەزا بوو لە ژەنینی ئامێرەکانی مۆسیقادا زۆر شارەزا بوو تەنانەت لە کوفەدا دەنگی دابووە جارێکیان لە تەک نیعممەتی مردیدا کە مەز ببوو دەستی دایە عود و عسفی کرد و دەستی کردە گۆرانی وتن گەر گەورەی من و تێکەڵ بە خوێنم شمشێری و بە تۆ دژمن بەزێنم من چیمە بەسەر ئەمر و زەیدەوە بێ تۆ پەنای خۆم بۆ کەس ناهێنم مێردەکەی کە زۆر کەیفی پێی هات وتی تووسەری من بە دەف و ئامێری دی گۆرانی بڵێ ئامێرەکەی گۆڕی ئەم هۆنراوەی چڕی دەستی بەسەردا نەگرتوم ژیان دژ بە ئارەزوو حەزی حەسوودان بۆ تۆ لۆمەکار کاڕانجێنم پشت لە ئارەزوو ڕووم لێ تەێزدان مێردەکەی دەستخۆشی لێکرد لە کاتێکدا ئەمان بادەنۆشی دڵخۆش بوون حەجاجی والی لە کۆشکی وتی پێویستە فێڵێک بدۆزمەوە تاکو و نەعیمی کەنیزەک لەو ماڵە دەربێنم و ڕەوانەی کۆشکی میری میران عبدولمەلیک کوڕی مەروانی بکەم چونکە کەنیزەکی ئاوانایب لە کۆشکی ئەودا نییە لەویش دەنگ خۆشتری نییە پیرێژنا قارەمانەی بانکردوتی بڕۆ بۆ ماڵی ڕەبیع و گفتوگۆ لەگەڵ نەعیمی کەنیزەک بکە و کارێک بکە بگاتە دەستم چونکە لە دنیادا وێنەی نییە پیرێژنەش کڕنوشی بۆ برد و پەسەندی کرد لە دەرگایدا دەرگاوان دەرگای لێکردەوە پرسی چی دەوێت پیرێژنەژوتی کەسێکی بۆ خواسڵحاوم هەژارم گوێم لە بانگی نیۆڕۆ بوو ئەمەوێت لەم ماڵە پیرۆزەی ئێوەدا نوێش بکەم دەرگاوانوتی پیرێژن ئێرە مزگەوت نیە و ماڵی نیعممەتی کوڕی ڕەبیعە پیرێژنە ژووت یەزانم ئێرە مزگەوت نیە و منیش کەنیزەکە قارەمانەی کۆشکی میری میرانم ئێم جێهێشت و بۆ خواپەرستن دەرگاوان وتی ناهێڵم بێتە ژوورەوە گفتوگویان فرە بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی پیرێژنە لە کۆڵ دەرگاوان نەبوو پرسی ڕێم لێگری بچمە ماڵی نیعممەتی کوڕی ڕەبێ لە کاتێکدا خۆم کردو بە ماڵی میری میراندا لەو کاتەدا نیعممەت هاتە بەردەرگا و گوێی لە قسەی پیرێژنەکە بوو دەستی کردە پێکە نووتی شوێنم بکەوە وە دووی کەوت تا گەشتە لای نەعیم کە پیرێژنە بینی سەری لە کاری خوا سوورما و سلااوێکی زۆر جوانی لێکرد ئەم جاوتی خانم خوا بتپارێزێ کە بەم جوانی و ناسکیەوە هاوسری ئەم پیاوە مەزنەی ئیدی پیرێژن دەستنوێ جێڵ گرت و چووە سەر بەرماڵ هەر خواپەرستی کرد تاکو ئێوارە کەنیزەکێک پێی وت دایە گیان ماوەیەک بحەوێ و با ماندووی پێیەکانت دەربچێ پیرێژنە ژوتی خانم ئەوەی ئەو دنیا هەڵبژێرە دەبێ لەم دنیا ماندوو ببێ ئەوەشی لەم دنیا خۆی ماندوونەکە پلەی بڵندی چاکانی لە ڕۆژی دوایدا نادرێتێ ئەم جاکەنیزەک چەند جۆر خواردنی خستە بەردەم وتی کامە پێ خۆشە لەوە بخۆ و نزای چاکیشم بۆ بکە پیرێژنە وتی بە ڕۆژوم بەڵام تۆ گەنج و جوانی ئەتوانی هەموو شتێک بە ئارەزوی خۆت بخۆی ئەوە تا خوا فەرمیێتی إلا من تاب وآمن وعمل عملا صالحا کەنیزەکە پیرێژنەی پێسەیر بوو نزیکەی سعاتێک لای مایە و ئەم جانەعیم بە نیعممەتی وت جانەکەم لەگەڵم پیرێژنە هەوڵ بدا با لێرە بمێنێتەوە نیشانەی خواپەرستی بە ڕوخساریەوە دیارە مێردەکەی وتی شوێنێکی بۆ تەرخانی خوا پەرستیەکەم و ناهێڵم کەس بچێتە سەری بەڵکو و خی مەزن بەرەکەتی ئەم پیرێژنەمان بەسەردا بڕژێنێت و لە یەکدا نەبڕین ئیدی پیرێژن تاک و سبێنێ هەر خەریکی نوێژ و خواپەرستی بوو ڕۆژی دواتر بەیانی باشی لە نەعیم و نعممەت کرد ئەمجا ماڵ ئاوای لێکردن کە بڕوە نەعیم وتی بۆ کوێ ڕۆی؟ پیاوەکەم فەرمانی داوە خەڵوەتگات بۆ ئامادە بکەم و تێیدا خواپەرستی بکەی. پیرێژن وتی خوا ئەم نازو و نیعمەتەتان لێ نەشێوێنێ، هێندەم ئەوێ کە سەردانم کردن ئەو دەرگاوانە ڕێگرم نەبێ. خوا یار بێ سەردانی شوێنە پیرۆزەکانم کرد، هەروەها دوای پەرستن نزا و پاڕانەوە لە یەزدان شەو و ڕۆژ بۆ ئەکەم. ئەمجا ڕۆشت و نەعیم بە دوایدا گریا بێ ئەوەی بزانێ کە ئەو پیرێژنە بۆچی هاتبوو. ئەم جا پیرێژنە بەرەو کۆشکی عجاج بۆ پێی وت کەنیزەکەم بینی بڕوا ناکەم هێشتا دایک مناڵی وا جوانی بوو بێ حەجاج وتی ئەگەر ئەو کارم بۆ جێبەجێ بکەی باشترین پاداشت دەدەمەوە پیرێژن وتی یەک مانگ مۆڵەتم بدە حەجاجوتی زۆر باشە